ئەگەر ئێوە گومانتان لە زیندووبوونەوەی خۆتان لە ڕۆژی قیامەتدا هەیە، چاری ئەو گومان و دوودڵییەتان بەوە بکەن ورد ببنەوە من ئێوەم لە گڵ دروست کردووە، چونکە باوکە گەورەی ئادەمیزاد کە ئادەمە لە گڵ دروست کراوە، لەوەوپاش لە تۆوی دایک و باوک دروستم کردوون، ئەمجا لە پارچە خوێنێکم دروست کردوون. ئەمجا لە پارچە گۆشتێکم دروست کردوون هەیەتی خراوەتە شێوەی ئادەمیزادەوە و هەیەتی نەخراوەتە شێوەی ئادەمیزادەوە ئەمەتان بۆیە بۆ باسەکەم تا بزانن چۆنم دروست کردوون ئێمە چیمان بوێ لە کوڕ و لە کچ لە منداڵدانی ئافرەتدا دای ئەنێین تا وادەی دیاریکراوی خۆی ئەمجا بە منداڵی لە سکی دایکتان ئەهێنینە دەرەوە ئەمجا پەروەردەتان ئەکەین بۆ ئەوەی بگەنە هەڕەتی هێزی لەشتان هیوایشتان تیایە پێش ئەوە گیانی وەرەگیرێتەوە و ئەمرێ، هیوایشتان تیایە ئەهێڵرێتەوە تا ئەگەیەنرێتە تەمەنێ لە هەموو تەمەنێکی لەوەو پێشتری لاوازتر و بێدەسەڵاتتر ئەبێ، تا وای لێدێ پاش ئەو گشتە شتەی زووتر زانیویە هیچ تێ نەزانێ، ئەمە وەک ئەوە وایە تۆ زەوی ئەبینی کش و مات و وشک و بێ ڕەونەقە، جا کە بارانمان بەسەردا باراند ئەکەوێتە جوڵە و هەڵئەئاوسێ و ئەگەر زیانیشیان پێ گەیشت بە سەر ڕوودا ئەکەون واتە ئەکەونە شین و شەپۆڕ و سوپاسی خوا ناکەن ئەم جۆرە کەسانە دونیا و قیامەتیان لە کیس چووە و زیانی گەورە و ئاشکرایش ئەوەیە بنیادەم دنیایش و قیامەتیشی بە جارێ لە دەست بچێ مەبەست لەوەیە موسوڵمان لە خۆشی و لە ناخۆشیشا هەر ڕازی بێ بە بەشی خوا و شوکرانە بژێر بێ. ئایا تۆ نابینی یاخود نازانی کەوا خوای تەعالا هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە سوجدەی بۆ ئەبەن و بە گەورەی ئەزانن و هەروەها خۆر و مانگ و ئەستێرە و کێوەکان و درەخت و ئەو گیاندارانەی بەسەر زەویدا ئەڕۆن و زۆر لە ئادەمیزادیش هەموو سوجدەی بۆ ئەبەن و زۆرتریش لە ئادەمیزاد کە نایپەرستن و سوجدەی بۆ نابەن لەبەر ئەو بێ دینیەیان سزادانیان پێویست بووە و ئەوەیش خوا سووکی بکا کەس ناتوانێ بیکا بە خاوەن قەدر. ئەم دوو دەستە و تاقمە کە کافر و موسڵمانن لە بارەی خواوە دوژمنی یەکن و هەرایانە کافرەکان هاوبەشی بۆ دائەنێن و بتەکانیان ئەکەن بە هاوبەشی و موسڵمانەکانیش ئەڵێن کەسی هاوبەش نیە ئەوانەی کە کافرن جلی لە ئاگر دروستکراویان بە باڵا بڕاوە لە دۆزەخا ئەکرێتە بریان و ئاوی کوڵ بە کوڵیان بەسەردا ئەکرێ یصهر به ما فی بطونهم والجلود بەڕاستی خوا ئەوانەی کە ئیمانیان پێ هێناوە و کرداری چاکەیان کردووە ئەیانخاتە ناو بەهەشتگەلی واوە جۆگە ئاو بەژێریانا ئەڕوا و لەو بەهەشتگەلەدا بە بازنی زێڕین و بە مرواری جوان ئەکرێن و ئەڕازێنرێنەوە و بەرگیان لە بەهەشتدا ئاوریشمە. سجود. یادی ئەوە بکەرەوە کە جێگای مزگەوتی حەڕامی مەککەمان بۆ ئیبڕاهیم دەستنیشان کرد و پێمان وت، نەکەی هاوبەش بۆ خوا دابنێی و ماڵەکەم پاک بکەرەوە بۆ ئەوانەی دێن زیارەتی ئەکەن و بەدەوریا ئەسوڕێنەوە و بۆ ئەوانەی لەوێ دانیشتوون و خوای تێدا ئەپەرستن و بۆ ئەوانەی نوێژی تێدا ئەکەن و ڕکوع و سوجدەی بۆ خوا تێدا ئەبەن. بۆ ئەوەی حازری هەندێ سوود و قازانجی خۆیان ببن و لە چەند ڕۆژێکا کە ڕۆژانی حەجن ناوی خودا ببەن و زیکری بکەن بەرامبەر بەو ڕزق و ڕۆزی مەڕ و ماڵات و وشتر و گا و مانگایانەی پێی داون دە خۆیشتان لێیان بخۆن و خۆراکی کەسانی نەداری هەژاریشی لێ بدەن. ئەمە وەربگرن فەرمانی خوایە و هەرکەس ئەو شتانەی خوا حورمەتی گرتوون وەک حەڵاڵ و حەرام بە گەورەیان بگرێ ئەوە باشترین شتە بۆی لای خوای خۆی بزن و مەڕ و حوشتر و ڕەشەوڵاخیشتان بۆ حەڵاڵ کراوە ئەوانەیان نەبێ باسی حەرامیانتان بەسەردا خوێنراوەتەوە وەک مردارەوە بوویان و ئەوانەیان لە کاتی سەربڕینیاندا ناوی غەیری خوایان بۆ هێنرابێ کەواتە خۆتان لە پیسی بت و لە قسەی درۆ بپارێزن. حاڵتان وابێ لە بێباوەڕیەوە لابدەن بۆ باوەڕداری، بۆ ڕەزامەندی خوا، هاوبەشیش قەرار مەدەن بۆ خوا، هەر کەس هاوبەش قەرار بدا بۆ خوا وەک ئەوە وایە لە ئاسمانەوە بەر ببێتە خوارەوە و پەلەوەر بێنە سەر کەلاکەکەی و گۆشتەکەی بفڕێنن و بیخۆن، یاخود وەک کەسێک وایە بایەکی توند هەڵکا و بیبا فڕێی بداتە شوێنێکی دووری وا کەس پێی نەزانێ، مەبەست لەوەیە ئەو کەسە کابرایەکی بێ سەروشوێنە. بۆ هەر میللەتێ سەر بە هەر ئاینێ بێ جۆرە قوربانیەکمان بڕیار داوە تا ناوی خوا لەسەر ئەو قوربانیەیان بێنن بەرامبەر بەوەی ئەو حوشتر و ڕەشە وڵاخ و ئاژەڵەمان پێ بەخشیون دەی خوای ئێوە تاقە یەک خوایە فەرمان بەرداری بکەن و ملی بۆ کەچ بکەن و مژدە بەو کەسانیش بدە کە خۆیان بەکەم ئەزانن و فیز و دەعیە ناکەن ئەو وشترانەی ئەیانبەن بۆ مەککە تا لە حەجدا سەریان ببڕن بۆمان کردوون بە بەشێ لە نیشانەکانی خوا پەرستی خێر و بەرەکەت بۆ ئێوە هەیە لەو وشترانەدا وەک شیر و بەروبومەکانی و سواربوونیان و گۆشت و موو کەواتە لە کاتی سەربڕینیاندا کە قنج لەسەر چوارپەلیان ڕاوەستاون ناوی خوا بهێنن جا کاتێک کە تەنیشتیان کەوتە سەر زەوی واتە سەر بڕران و مردن لە گۆشتەکەیان بخۆن و بەشی هەژاری قنیاتکار و داواکەریشی لێ بدەن ئێمە ئاوا ئەو حەیوانی قوربانیانەمان بۆ وا لێ کردوون مل بدەن بۆتان سەریان ببڕن بەڵکو ئەمە خوایە سوپاسی ئەم نیعمەتانەی ئێمە بکەن. گۆشت و خوێنی ئەو قوربانیانە ناگا بە خوا و خوا ئەوەی لە ئێوە ناوێ، بەڵام ئەگەر فەرمانبەرداری خوا بکەن و خۆتان لە بێ فرمانی ئەو بپارێزن ئەوە لای ئەو پەسەند و قبوڵە. خوا ئەو حەیوانی قوربانیانەی بۆ ئێوە ئاوا لێ کردوون ملتان بۆ بدەن بۆ سەربڕینیان، بۆ ئەوەی لە کاتی سەربڕینیاندا اللە اکبر بکەن کەوا ڕێگای موسوڵمانەتی پیشان داون و مژدە بدەن بە پیاو چاکان و چاکەکەران. چەندین پەرستگای ڕەبەنەکان و چەند کڵیسەی گاوران و چەند کەنشتی جولەکە و چەند مزگەوتی موسڵمانان کاولە بوون کە هەموو ناوی خوایان تیا ئەهێنرێ بەڕاستی خوا یارمەتی هەر کەسێ ئەدا کە ئەویش یارمەتی ئایینی خوا بدا خوا بەهێزە ئەتوانێ یارمەتی ئەو کەسانە بدا و هیچ شتێ ڕێی لێ ناگرێ. ئەگەر ئەم کافرانە باوەڕ بە تۆ نەکەن و بە درۆزنت دانێن، تۆ تاقە پێغەمبەرێک نیت خێڵەکەی بە درۆزنیان دانابێ، بەر لە تۆیش خێڵەکەی نوح پێغەمبەر و خێڵەکەی عاد و سەمودیش پێغەمبەری خۆیانیان بە درۆزن ئەدایە قەڵەم. وقوم ابراهیم وقوم لوط. هەروەها خێڵەکەی ئیبراهیم پێغەمبەر و خێڵی لوط پێغەمبەریش پێغەمبەری خۆیانیان بە درۆزن ئەدایە قەڵەم. قلة وقصر مشيد گەلێ ئاوەدانیمان وێران و کاول کرد لە حاڵێکدا کە دانیشتوانیان ستەمکار بوون و ئێستا ئەو ئاوەدانیانە بەسەر بنچینەکانیانا کەوتوون و داتەپیون و زۆر بیری ئاو هەن ئێستا پەکیان کەوتووە و کۆر بوونەتەوە و زۆر کۆشکی دروستکراو هەن ئێستا تاقە کەسێکیشمان تیایاندا نەهێشتووە ئایا ئەمانە بەسەر ئەرزا نەڕۆیشتوون تا دڵیکی وایان ببێ بەهۆی ئەو دڵەوە عەقڵیان ببێ و بزانن ئەبێ چی بکەن کە خوا بە تاک و تەنیا زانینە؟ یا گوێیەکی وایان ببێ شتی پێ ببیسن و بزانن ئەبێ ئادەمیزاد گوێ بۆ چی شل بکا چونکە تەنها دیتن بە چاو بەس نییە وا ئەبێ چاو کۆر نەبووە ئەبینێ بەڵام سوودیشی نییە چونکە دڵ کە لە سنگدایە ئەو کۆرە بێ خوا بۆیە دەرفەتی شەیتانەدا ئەو وەسوەسەیە بخاتە دڵی ئەو پێغەمبەرانەوە تا ئەو شتەی خراوەتە دڵیانەوە بکا بە مایەی تاقیکردنەوە بۆ مونافیقە دوو دڵەکان و بت پەرستە دڵ ڕەقەکان بەڕاستی ئەم دوو تاقمە ستەمکارە لە خراپەیەکی دوور لە ڕاستیەوەدان. هەروەها تا ئەو کەسانەیش کە زانیاریان دراوەتێ بزانن ئەم قورئانە ڕاستە و لە خوای تۆوە هاتووە و ئیمانی پێ بهێنن و لە ئەنجامی ئەو ئیمانەیاندا دڵیان لێی بترسێ بەڕاستی خوا ڕێبەدێیی ئەو کەسانە ئەکا کە باوەڕیان پێ هێناوە و ئەیانخاتە سەر ڕێیەکی ڕاست کە وردبوونەوەیەکی ئەوتۆیە بیانگەیەنێتە ئامانجێکی ڕاست و دروست. ئەمە لەبەرئەوەیە کە بەڕاستی خوا توانایە و هەموو شتێکی پێ ئەکرێ و شەو ئەبا بەناو ڕۆژدا و ڕۆژ ئەبا بەناو شەوا واتە ئەیان گەیەنێ بە یەک و لە یەکێکیان زیاد ئەکا و لە یەکێکیان کەم ئەکا و خوا بەڕاستی شنەوا و بینندەیە هەموو شتێ ئەبیستێ و ئایا تۆ نابینی خوا هەرچی لە زەویدا هەیە و پاپۆڕەکانیشی بۆ ئێوە ڕام کردووە کە بە فرمانی ئەو بە ناو دەریادا ئەڕۆن و ئاسمانەکانی ڕاگرتووە و ناهێڵێ بکەونە خوارەوە بە سەر زەویدا مەگەر بە ڕەزامەندی و ڕێگادانی ئەو بەڕاستی خوای گەورە بەزەیی بە خەڵکا دێتەوە و ڕەحمیان پێکا. بۆ شوێنکەوتوانی هەر ئایینێ بەر لە ئێوە پەرستگایەکمان دانابوو خوایان تێا ئەپەرست بۆ شوێنکەوتوانی هەر ئایینێ جۆرە پەرستنێکمان دانابوو خوایان بەو جۆرە ئەپەرست کەواتە ئیتر با شوێنکەوتوانی ئایینەکانی تر لەگەڵ تۆ نەکەونە هەرا لە کارو باری ئایینە چونکە مەسەلەی ئایینی تۆ لەوە دیارترە هەرا هەڵبگرێ و تۆ خەڵک بانگ بکە بۆ لای خوا. کە ئایەتە ڕوون و ئاشکراکانی ئێمەیان بەسەرا ئەخوێنرێنەوە، لە ناوچاوانی کافرەکانا ئینکار و مل نەدان بەدی ئەکرێ، چونکە ڕقێکی زۆریان لە ڕاستی لە دڵایە. لەوانەیە پەلاماری ئەو موسڵمانانە بدەن کە ئایەتەکانی ئێمەیان بەسەرا ئەخوێننەوە، تۆ، ئەی محمد، پێیان بڵێ، خەڵکینە، پەندێک هێنراوەتەوە گوێی بۆ شل کەن. بەڕاستی ئەو بتانەی ئێوە هاواریان لێ ئەکەن و هاوار لە خوا ناکەن، ئەگەر هەموویشیان خڕ ببنەوە مێشێ دروست بکەن ئەو مێشەیان پێ دروست ناکرێ، تەنانەت ئەگەر مێش شتێکیان لێ زەوت بکا هەرگیز ناتوانن لێی بسێننەوە. کارێکی لە ئاینا پێویست نەکردووە لەسەرتان کە ناڕەحەتتان بکا و نەتوانن بیکەن ئەم ئاینی خوا بە یەک زانینە ئاینی ئیبراهیمی باوکتانە کە باوکە گەورەی پێغەمبەری خۆتانە و وەک باوکە گەورەی خۆتان وایە ئیبراهیم ناوی ئێوەی ناوە موسڵمان بەر لەوەی قورئان ئەم ناوەتان لێ بنێ و لەم قورئانەیشدا کە خوا ناردوویە بۆ سەر پێغەمبەری خۆی هەر بە موسڵمان ناوبراون بۆ ئەوەیش ناونراون موسڵمان تا پێغەمبەر ببێ بە شایەت بۆتان کە ئاینی خوای پێ گەیاندوون و ئێوەیش ئەی موسڵمانان شایەت بن بەسەر خەڵکی ترەوە کە ئێوەیش ئەو ئاینەتان گەیاندووە بە خەڵکی تر کەواتە نوێژ بکەن و زەکات بدەن و لە هەموو کار و بارێکتاندا خوا بکەن بە پشت و پەنای خۆتان ئەو گەورە و یارمەتیدەرتانە لە هەموو کار و بارێکا. ئەو باشترین گەورە و باشترین یارمەتیدەری ئادەمیزادە. ابن عباس ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، ئەوەی بە بێ ئاگاداری تەواو بە نەزانی قسە لەسەر ڕاڤەی قورئان بکات ئەوە با جێگەی خۆی لە ئاگردا بگرێ و خۆی ئامادە بکات بۆ ناو دۆزەخ.